شەهرەزاد وتی دەستیان لە ئەنەزوجد شت برایمی وەزیر کەوتە خەمی دەستکە گوڵ وەزیری شا دەرباز نیازی بوو بگەڕێتەوە بۆ وڵاتی خۆی بەدەستی خاڵی بگەڕێتەوە بۆیە ویستی خوا حافیزی بکە ئەم جاوتی ئەم کابرایی حاڵی لێ هاتووە و زۆر خواناسە ئەمەوێت لەگەڵ خۆم بیبەم تاکو و پیرۆزی و بەرەکەتی بەسەر منیشدا بڕژێ بەڵکو بە بەرەکەتی ئەم پاشا لێم خۆش ببێ خوای کرد پاشا لێم خۆش بوو منیش ئەم خواناسە ئەنێرمەوە شاری ئەزبەهان ئەم وڵاتەش لە وڵاتی خۆمانەوە زۆر نزیکە ئەویش پێیوت چیت ئەوێ وابکە ئیدی هەریەکەیان بەلایەکدا کەوتنەڕێ وەزیری دەرباز شا ئەنەس وجود کە پێیوابوو خواناسا لەگەڵ خۆی بردی دوای ئەوەی بە بوراوەیی خستیانە سەر پشتی ئەسپێک سێ ڕۆژ بەڕێوە بوون ئەم هەر بە ئاگا نەهاتەوە نەیەزانی بۆ کوێ بن دواتر بە ئاگا هاتەوە پرسی من لە کوێم پێیانوت تۆ لەگەڵ وەزیری شا دەربازیت ئەم جاچوونە لای وەزیر و تیانگەن کە بە ئاگا هاتوێتەوە ئەویش بڕێ دەرمانی بۆ نار تاکو دەرخواردی بدەن ئیدی هەر بەڕێوە بوون تا گەشتنەوە مەملەکەتی شا دەرباز کە پاشا بە گەشتنەوەی وەزیری زانی تەتەری بۆ نارد کە پێی ڕابگەێنێ ئەگەر ئەنە زووجودی پێ نییە با نەگەڕێتەوە ناو شار و نامەوێت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. بۆچی پاشا ناردوێتی بە دوای ئەنە زوجوددا بۆچی ئەوێ ئەنە زوجود بکاتە زاوای خۆی نەیەزانی بۆ کوێ بن وەزیریش نەیەزانی ئەم خواناسەی کە هێناوێتی لە بەرخاتری خوا ئەنە زوجودە ئەمجا چوە سەردانی خواناسە و پێیوت پاشا بۆ شتێکی نردبووم بۆ ئەو وڵاتە بەڵام بەداخەوە نەمتوانی کارەکە بکەم ئێستاش فەرمانی شاهانەی بۆ ناردووم کە نابێ سەر بکەومەوە بە شاردا ئەنەسیش پرسی بۆ چ شتێک تۆی نردبوو ئەوش لە نوکەوە بۆی جێڕایەوە ئەنە زووتی بێخم بە تۆ من ببە لای پاشا منیش ئەنە زوجودت بۆ پەیداکەم وەزیر کە زۆر دڵخۆش بوو بەم قسەوتی بەڕاستە ئەویش وتی بەڵێ، ئەمجا سواری ئەسپەکەی بوو، ئەنەس وجودیشی لەگەڵ خۆی برد بۆ لای پاشا، ئەمجا پاشا لە وەزیری پرسی، کوا ئەنەس وجود؟ خواناز وەڵامی دایەوە، قوربان من شوێنی ئەنەس وجود پێ ئەزانم. پاشا کامەی بیست خواناسی لە خۆی نزیک کردە و پێی وت لە کوێیە؟ ئەویش لە وەڵامدا وتی لە شوێنێکی زۆر نزیکە لە خۆتەوە. بەڵام نەدوت ئەنەس وجودت بۆ چییە تاکو بیخەمە بەردەستت؟ پاشاش وتی بە چاوان پێ دەڵێم بەڵام ئەبێت هەر هەردووکمان بین ئەمجا فەرمانی دا ژووریان بۆ چۆڵکردن پاشایش هەر لە سەرتاوە تا کۆتایی بە سەرهاتەکەی بۆ جێڕایەوە ئەمجا ئەنە زوجودوتی دار ئێستا فەرمان بدە بەرگی نایە بم بۆ بێنن با لەبەری بکەم منیش ئەنە زوجودتان بۆ دێنم ئەمجا پاشا نردی بەرگی نایابی شاهانیان بۆ هێنا ئەویش هەر لەوێدا لەبەری کرد ئەمجاوتی من ئەنە زوو جودم ئەمجا لە دڵە کوتەوە ئەم شعرەی وتەوە بە تەنایی بە تۆوە دەستەمەوە بووم بۆیە ماوم کەوا بێخەمی تۆ بووم لە فرمێسکی چاوان زیاتر کەنیمە لافاوی کرد بە شێوەی تانجەرۆ بووم بە دووری ئەوە کەوا شێوەم شپرزە بە یاران و نایاران وا نامۆ بووم کە چاوانم بە سوێی فرمێسکی سوێرە زەمانێ بوو وەکو باز و هەڵۆ بووم کە پرزەم لێ بڕا بۆ تۆ عەزیزم بە خاوەنی دڵ و جەرگی بەسۆ بووم کە دابڕان نەسیبم بوو زەمانێ نەخشی هێنا کە پێتان کۆبووم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو شەهرەزاد وتی پاشا بە ئەنەز وجودی وت بەڕاستی ئێوە دوو ئەستێرەی ئاسمانی خۆشەویستین و یەکترتان خۆشەوێ ئەمجا بەسەرهاتی دەسکەگوڵی بۆ گێڕایەوە، ئەمجا ئەنەس وجود پرسی، ئەی پاشای زەمانە دەسکەگوڵ لە کوێیە؟ پاشایش وتی، ئێستا لای خۆمە. ئەمجا فەرمانی دا، پێویستی مارە بڕین ئامادە بکرێت و قازی و دوو شایەت بانگ کران، لە یەکتری مارە بڕین. ئیدی پاشا زۆر ڕێزی گرتن و لە خۆی نزیک کردنەوە. ئەمجا شادەرباز نامەیەکی نووسی بۆ شاشاغ و ڕووداوەکەی پێ وت. شاشاغ. زۆر خۆشحاڵ بوو ئەویش نامەیەکی بۆ شاد دەرباز نردەوە کە ناوەڕۆکەکەی ئەمە بوو مادام مارە بڕینەکان لای بەڕێستان بۆ کەوا بوو پێویستە ئاهەنگ و زەماوەندیان لای من بێ ئەمجا کاروانێکی لە وشتر و ئەسپ و هێستر بار کرد کە دیاری بوون نردی شا دەرباز ئەنە زوجود و دەستکە گوڵی سوار کرد و دایە دەست پیاوانی شاشاغ خۆشی چەندین سەرکردە و سەربازی بۆ پارێزگاری کردنیان نرد تاکو سەرسنوور و ئەمان گەڕانەوە. کاروانی بوک و زاوایش خۆیان کرد بە شاردا، پێشوازی کران، حەوت شەو و حەو ڕۆژ ئاهەنگ ژەردرا، لە دەهۆڵ و زوڕنا درا، بوک و زاوایش تێریان لە یەک نە ئەخوارد و ئەگریان، دەس کە گوڵ ئەمەی وت. خەم ڕەویەوە و خۆشی هاتەوە، بە کەیف و سەفا و دڵی شادەوە. شنەی شەماڵ و بۆنی هەڵاڵە خەم و پەژارە بیرەباتەوە گریان دیاردەی غەم نییە دایم کە فرمێس کوڵمەم وا ئەشواتەوە هەرچەندە خەمی تۆ پیری کردم ساتێک لەگەڵ تۆ گەنج مەکاتەوە ئەمجا ئەنەز وجودیش بەم شعرە وەڵامی دایەوە خۆشە ڕەشماڵمان کە لێ هەڵداوە پێکەوە پیاڵەی مەیمان هەڵداوە باسی ڕابردوو ئەگێڕینەوە بە شەوانی تار چۆن دڕمان داوە ئێستاکە خۆشە بەخوا ئازیزان ڕابردووی خەمان وەلاوە ناوە پێکەوە هاتنە دەرەوە دەستیان کردە خێرکردن و یارمەتیدانی هەژاران خێزانێکی بەختەوەریان پێکەوە نا ژیانێکی خۆشیان بردەسەر تا ئەو دەمەی خوا بردنیەوە بۆ خۆی پەنا بەو کەسەی هەمووان ئەگەڕێنەوە سایی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد و تێجێڕنەوە پیاوێکی خەڵکی بەسرە کەنیزەکێکی کڕی و خۆی پەروەردەی کرد و فێرە زانستی کرد هەرچی هەبوو لەو کەنیزەکەدا خەرجی کرد تا کار گەیشتەوەی هێندە هەژار و بێپارە بوو تەنیا خۆی و کەنیزەکەی مانەوە تاکو ڕۆژێکیان کەنیزەکە پێی وت گەورەم بمفرۆشە نرخەکەم سوودی زۆری ئەبێت بۆت سا بەڵکو خوا ڕۆزیت زیاتر و زیاتر بکات و لەم هەژاریە ڕزگار بی ئەویش چاری نەما بە قسەی کرد بردیە مەزاتخانەی کۆیلەیان دایە دەست دەڵاو ئەویش گێڕای تاگەشتە لای والی شاری بەسرا کە ناوی عەبدوڵای کوڕی معەممەر بوو بەدڵی بوو لێی کڕی بە 500 دینار خاوەنەکەی پارەکەی وەرگرت پشتی کردە کەنیزەک کە بڕوە کەنیزەکەکە ئەم شعرەی وت تۆبی بە بۆ خۆت ئەو هەموو پارە بابەشی منیش غەم بێ و پەژارە بەم حاڵەش دڵی خۆم ئەدەمەوە بۆم دەرکەوت فەلەک چەندە غەدارە کە خاوەنی پێشووی ئەمەی بیست وەڵامی دایەوە هیچ چارەم نییە هەرچەندە ئەڕۆم هێندە توانم خەمت بۆ بخۆم سڵاوت لێبێ بۆ دوایەمین جار مەگەر عەبدوڵڵا بدا ڕێی هامشۆم. کە عەبدوڵڵای کوڕی معەمەر ئەم دوو کۆپلە شعرەی لە هەردووکیان بیست و ئەو هەموو داخ و خەمیان هەڵڕژ وتی، خوا ئاگادارە من تەقەلای لە یەک دابڕانی ئێوەم نەداوە، هەرچەند سەرنجە دەم زۆر نێوانتان خۆشە، پیاوی چاک بە، ئەوە کەنیزەکەکە پیرۆز بە خۆت بێت و گەردنت لە پارەکەشی ئازاد بێ. پارەکەشی بۆ خۆت چونکە لە یەکردنی دوو دڵ ترسناکە ئیدی هەردووکیان دەستیان ماچ کرد و گەڕانەوە پاژماوەی تەمەنیان پێکەوە بەسەربرد تاکو مردن لە یەکی کردن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد و تێجێڕنەوە ملتەمیس لە دەست نعمانی کورشی منزیر هەڵدێ ماوەیەکی زۆر خۆیە شارێتەوە کە پێیان وابوو مردووە ژنێکی جوانی هەبوو ناوی تەمیمە بوو کە سوکارەکەی ڕێیان بۆ دانا شوبکاتەوە بەڵام ژنەکە ئەو کارەی پەسەند نەبوو دواتر زۆریان بۆ هێنا و ناچاریان کرد و شووی کرد بە خزمێکی خۆی بەڵام ملتەمیسی کۆنە مێردی لە بیر نەئەچووەوە. ئەو ڕۆژەی کە ئەبوو بگوێزرێتەوە بۆ مێردەکەی خزمی خۆی، ملتەمیس پەیدا بوو. کە گوێی لە تەپڵ و دەفی زەماوەند بوو، لە خەڵکەکەی پرسی وتیان، ژنەکەی ملتەمیس شووی کردۆتەوە، ئەمشەو ئەیگوێزنەوە. کە ملتەمیس ئەمەی بیست، بە هەر فڕوفێڵێک بوو لەگەڵ ژناندا خۆی کرد بە لای بووکەدا. ڕوانی لەگەڵ زاوادا لەسەر کورسی لێ دانیشتون بووکەکە کاتێ ملتەمیسی بینی دەستی بەگریان کرد ئەم شعرەی وت خۆزگەم زانی نەگریز لە کوێ خاڵە ملتەمیز چونکە ملتەمیز شاعر بوو وەڵامی دایەوە وا بە دڵی تەنگەوە هاتمە ناو ئاهەنگەوە زاوای نوێ تێیان گەشت بۆیە بێدەنگ بۆی جێهێشتن و چووە دەری ئاهەنگ بە دەنگی بەرز ئەم شعرەی خوێندەوە شاد بووم ئێستاش دژەکەی هاتی بووم بە جەنگەوە ئیدی بووکەی بۆ ملتەمیز بەجێهێشت ئەوانیش بە یەک شاد بوونەوە بە شادی خۆشی تەمەنیان بردەسەر تا چوونەوە سای خوای بانی سەر شەوی سێ سەد و هەشتا و چوار. چیرۆکی ئاشەوان و ژنەکە شەهرەزاد و تێجێڕنەوە ئاشەوانێک هەبووە کەرێکی بووە باراشی پێبردووە ژنێکی لاساری بوو زۆری خۆشەویست بەڵام ژنەکەی ڕقی لە مێردەکەی ئەبووەوە حەزی لە پیاوێکی دراوسیان کردبوو بەڵام دراوسێکەیان زۆری ڕق لەم ژنە ئاشەوانە بوو جارێکیان لە خەودا بە ئاشەوان ئەڵێن کە گەنجینەیەکی زێڕ لە ژێر ئەو سنگەدایە کە کەرەکەیانی پێ ئەبەستنەوە. ئاشەوان دڵپاکانە خەونەکەی بۆ ژنەکەی گێڕایەوە. ژنەکەی پێی وت کە خەونەکەی لای کەس نەدەرکێنێ. خۆیشی بۆ پیاوەکەی دراوسێیانی گێڕایەوە تاکوو بتوانێ لێی نزیک بێتەوە. ئەویش لەگەڵ ژنەکەدا ڕێکەوت شەو بچێ دەوروبەری سنگەکە هەڵبکەنێ. شەو چوو، ئەمجا دەستیان کرد بە هەڵکەندن. گەنجینەکەیان دۆزیەوە و دەریان هێنا ئەمجا دراوسێکەی وتی چی لێ بکەین ژنە ئاشەوان وتی بەسەر هەردووکماندا دابەشیەکەین دواتر تۆ ژنەکەت تەلاق بدە منیش بە هەر فڕوفێڵێک بێ کارێکەکەم مێردەکەم تەلاقمدا دواتر شوت پێەکەم ئیدی هەردوو پارەکە پێکەوە بەکاردێنین دراوسێ ژنەکەوت یە ترسم ئەو زێڕە بغرات بکات و ملهوڕی بکەی زێڕ و سامان وەکوو ڕۆژ وایە، ماڵ ڕووناک ئەکاتەوە، کە نەما، ماڵ تاریک دایە. من پێم باشە زێڕ و سامانەکە لای من بێ، ئیدی تۆ لەبەر زێڕەکە پارێزگاری لەم نەکەی. ژنەکە ژووتی، منیش هەمان ترسی تۆم هەیە. بەشە زێڕی خۆمت ناخەمە بەردەست، چونکە من شوێنی ئەم گەنجینەیەم پیشاندای. کە ئەمەی لە ژنەکە بیست، پەلاماری ژنەکەی داکوشتی و خستیە چاڵی گەنجینە زێڕەکەوە فریای پڕکردنەوەی نەکەوت کە دنیا ڕووناک بووە زێڕەکەی دا بە کۆڵی دا و لێی دا و ڕۆیشت بەیانی ئاشەوان لە خەو هەستا سەیری کرد ژنەکەی دیار نییە ئەم جاکەرەکەی بە چرخی ئاشەکەەوە بەستەوە و قامچێکی پێداکێشا تاکو و ئاشەکە بخاتە گەڕ بەڵام کەرەکە لە جێی خۆی نەجوڵە چونکە ژنە کوژراوەکەی لەبەر پێدا بوو بەڵام ئاشەوانەکە نەیدی بوو ئاشەوان هێندە تووڕە بوو چوو چەقۆیەک هێنا و کەوتە وەشاندنی لە کەرە بێزمانەکە کەرەکە کەوتە زەوی تۆپی کە دەوروبەر ڕووناکتر بووەوە سەیری شوێنەکەی کرد بینی ژنەکەی کوژراوە خراوەتە ئەو گەنجینەیەوە کە لە خەونەکەیدا بینی بووی کەرەکەیش لەو لاوە کەوتۆ و تۆپیوە ئێدی کەوتە سەرزەنشتی خۆی کە نەئەبوو نهێنی خەونەکەی لای ژنەکەی بدرکێنێ شەوی سێ سەد و هەشتا و پێنج. چیرۆکی پیاوە جێلەکە شەهرەزاد و تێجێڕنەوە جێ لە پیاوێک ڕەشمەی کەرەکەی بەدەستەوە گرتبوو بە ڕێگادا ئەڕشت دوو پیاوی قۆشمە و فێڵباس ئەی بێنن یەکێکیان بەوی ترەڵێ ئەتوانم باسانی ئەو کەرە لەو پیاوە بدزم هاوڕێکەی بە سەرسوڕمانەوە پرسێ چۆن ئەوی ژەڵێ شوێنم بکەوە تاکو و بۆت بسەلمێنم ئەوی شوێنی کەوت ئەم جا کابرا خۆی گەیاندە کەرەکەی دوای پیاوە جێلەکە و ڕەشمەی سەری کەرەی بە هێواشی کردەوە و کەرەکەیدا بە هاوڕێکەی و ڕەشمەکەی کردە سەری خۆی و شوێن جێ لە پیاو کەوت دوای کەمێک ڕۆشتن پیاوەکە قاچەکانی لە زەوی تون کرد جێ لە پیاو ناچار ئاوڕیدایەوە کە پیاوەی بینی بەسەر سوورمانەوە پرسی ئەرێ ئەوە تۆ چیت؟ ڕەشمە بەسەرەکەوتی من کەرەکەی خۆتم بەڵام بەسەرهاتێکی سەیرم هەیە ئەی ڕاستی بێ من پیرێژنێکی دایکم هەیە ئێوارەیەکیان بە سەرخۆشی گەڕامە ماڵ دایکم لێم تووڕەبووتی تۆ ببکە لای خوای خۆت کە جارێکی دی لەخوا عاسی نەبیت منیش چونکە سەرخۆش بووم دارێکم لێ هەڵگرت و کەوتمە لێدانی دایکیشم نزای لێکردم کە خوا بمکا بە کەر ئیدی بوومە ئەم کەرەی کە کەوتمە دەست تۆ دوای کەمێ گریان هەڵیدایە لەوە چێ ئەمڕۆ منی بیرکەوتبێتەوە بەزەیی پێم دەهاتبێتەوە دیسان نزای بۆ کردم و لەخوا پاڕابێتەوە وا پەنا بەخوا نزاکەی گیرابووە منیش بوومەوە مرۆڤ جیا لە پیاوەکە کە ئەمەی بیست وتی لا حول ولا قوتە الا بالله علی العظیم تخوا کاکە گیان تۆیش گەردنی من ئازاد بکە و لێم خۆش ببە چونکە زۆر سواری پشتت بووم باری گرانم پێ هەڵگرتویت ئەمجا جێ لە پیاو ڕەشمەکەی کۆکردەوە کابرای ئازاد کرد ئێوارە کە گەیشتەوە ماڵ خەمبار بوو ژنەکەی پرسی بۆچی خەمباری جێ لە پیاو بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە، ژنەکەی وتی، ئەیەڕۆ پیاوەکە، چۆن ئەو ماوە زۆرە ئەو کەرەمان ماندوو کردووە، نەمانزانیوە مرۆڤە. ژنە بڕوای کرد و کەوتە تۆبە و ئەستێغفار. جێ لە پیاویش ماوەیەک لە ماڵەوە بێ ئیش و کار لێ دانیشت. بۆیە ڕۆژێکیان ژنەی پێی وت، تا کەی بێ کار لە ماڵەوە لێی دانیشی، هەستە بڕۆ کەرێکی دی بکڕە و کاری پێ بکە. ئەویش ڕەشمەکەی بە دەستەوە گرت و چووە مەیدانی ئاژەڵان. کە سەیری کرد کەرەکەی خۆی لێیە و وەستاندویانە بۆ فرۆشتن، هەر کە ناسیەوە چووە نزیکێ و دەمی خستە بنا گوێێ و پێی وت، ئەی نەگبەت بەخوا لەوە چێ گەڕابیتەوە سەر مەی خواردنەوەکەت و جارێکی تر بە دارت لە دایکت دابێتەوە، بەخوا جارێکی تر ناتکڕمەوە. شەهرەزاد و تێجێڕنەوە ڕۆژێکان خەلیفە حاکم بی ئەمریلا خۆی و پیاوانی سوارە بن و ئەکەونە ڕێ ئەدەن بەلای ڕز و باخێکدا خەلیفە زۆری پێ جوانە بێ ئەوەستێت و سوارەکان بە دەوروبەریدا خاوەن ڕەز ئاویان بۆ بە ئەمجا بە خەلیفاڵێ حەزەکەم لابدەن و داببەزن خەلیفە و دەست و پێوەنانی دابەزن خاوەن ڕەز فەرمانی داشت و مەک ئامادە بکەن کۆیلەکانی سەد فەرشیان ڕاخست سەد دۆشەک و سەد پشتیاندانە سەد قابنیوە سەد جام شیرینی سەد کونە شربت دانرا خەلیفە بئێمریلا سەری سوڕما بۆیە وتی کاکە ئەم خزمەتە هی ئێمە کە ئەیکەیت بەلام و سەیرە تۆ پێشتر ئەزانی کە ئێمە ئەبینە میوانت ئەیژوتی نەخێت بەڵام من بازرگانێکم لە هاوڵاتیان تو سەد کەنیزەکم هەیە کاتێک تۆ ڕێزت لێنام و بووی تا میوانم منیش فەرمانم بەو سەد کەنیزەکەدا کە هەریەکان قاپە میوە و مەشکە شەربەت و قاپە شیرینەکانی خۆیان و قاپە خواردنەکانیان لەسەر سفرەت دابنێن فەرشەکانیان ڕابخەن نوێنەکانیان لەسەری دابنێن ئێدی هیچی زیادەمان نەکردووە ئەمجا بە پێکەن نەوتی گەورم ڕۆژانە ئەم خواردنانە ئامادەکرێن و لەگەڵ یانە خۆم خەلیفە بی ئەمریلا کڕنوشی بۆ خوا بردووتی سوپاس و ستایش بۆ پەروەردگار کە لە نێو هاوڵاتیانمدا کەسانێک هەن ئەتوانن خەلیفە و دەست و پێوەن و سەربازانی نان بدەن بە جوانترین شێوە ئەمجا فەرمانی دابچن داهاتی وەرگیراوی شار بێنن کە هێنایەن سێ هزار هزاری و حوسەت هزار درهم بوو بە خەڵات و دیاری پێشکەشی خانەخوێی بازرگانی کرد کە سواری ئەسپەکانیان بوون خەلیفە پێیوت ئەو بڕە پارێ هەرچەند لە بەخشندەیەکەی خۆت بچووکترە لە دیوارخانەکەتدا خەرجی بکە ئەمجا ڕۆشتن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەرات کانتان پێشکەش ئەکەین تا ئەوکاتە ڕێز و سلاوی سورە ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.